کە قسەیان لە بارەیەوە یەک نییە و هەر تاقمێکیان شتێک ئەڵێن، تاقمێکیان بێ گومانن لە ڕوودانیا و تاقمێکیان ئینکاری ئەکەن و تاقمێکیان دوو دڵن ئاخۆ ڕوو ئەدا یا ڕوو نادا، کە ئەویش ڕۆژی قیامەتە. کەللا سەیەعلەموون. با لێگەڕێن لەم پرسیار و پرسیارکارییە. لەمەولا ئەزانن. ثم کلا سیعلمون. با ئەم جارەیش لێ گەڕێن لەمەولا ئەزانن. ئەلم نجعل الارض مهادا. ئەوە بۆ ئەم زەویە پان و بەرینە ناکەن بە بەڵگەی توانایی خوا کە هەموو شتێکی پێ ئەکرێ و ئەتوانێ ڕۆژی قیامەتیش بهێنێ. ئێمە ئایا زەویمان نەکردووە بەڕایەخ لەژێر پێیانا؟ کە لە ڕۆژێکا ئەبێ مرۆ سەیرەکا پێش مردنی خۆی چ کردەوەیەکی بۆ خۆی پێش خستووە ئەیبینێ و کافریش کە هیچ چاکەیەکی خۆی بەدی ناکا ئەڵێ بریا هەر گڵ بوومایە لە دونیادا و دروست نەکرامایە. خولاسەی تەفسیری نامی. خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محەمەد سەدیق المەنشاوی، خوێندنەوەی فەزائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە سدیق، خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.